هەزار و حەوت سەد و چل و سێ ی زەینی هەتا هەزار و حەوت سەد و نەوەد و چوار ی زەینی زانای فەڕەنسایی بەناوبانگ ئەنتوان لاڤوازێ بە کاریگەرترین کەسێک دادەنرێ لە پەرەپێدانی کیمیازانیدا لە سەردەمێک لەدایک بوو ساڵی هەزار و حەوت سەد و چل و سێ ی زەینی لە پاریس کە ڕشتەی کیمیا زۆر لە دواکەوتندا بوو لە چاو زانستەکانی فیزیک و بیرکاریدا کیمیازانەکانی ئەو سەردەمە هەرچەندە زۆر ڕاستیان ڕوون کردبووەوە، بەڵام توانای ئەوەیان نەبوو کە بیخەنە چێوەیەکی زانستانەوە و ئەو زاراوە و بیردۆزە پەرتوبڵاوانە گەڵاڵە بکەن و بیپۆلێنن. ئەو بڕوا ناڕاستانەی کاتی خۆی باو بوون، ئاو و هەوایان بە توخم دادەنا، تێگەیشتنی هەڵەیان هەبوو سەبارەت بە سروشتی ئاگر. لەو بڕوایەدا بوون کە هەرچی ماددەیەکی گڕاوی هەیە، ماددەی فلۆجستۆنی تێدایە. ئەو ماددە گڕاوییانە لە سووتاندا ماددەی فلۆجستۆنی لێوە دەردەپەڕێت، بەڵام لە ساڵەکانی نێوان هەزار و حەوت سەد و پەنجا و چوار ی زایینی هەتا هەزار و حەوت سەد و حەفتا و چوار ی زایینیدا هەندێک کیمیازانی هەڵکەوتوو هاتنە کایەوە و توانییان چەند گازێک جیابکەنەوە وەک ئۆکسجین و هایدرۆجین و نایترۆجین و دایۆکسیدی کاربۆن. ئەوانەی کە هەر بڕوایان بە فلۆجستۆن هەبوو، ئیتر نەیان دەتوانی لە سروشتە کیمیاییەکانی ئەو ماددەیە تێبگەن. لاڤوازێ زۆر تێدەکۆشی ئەو زانراوە سەرسوڕهێنەرانە کۆبکاتەوە و بە ڕێبازێکی ڕاست و زانستانە بیردۆزەیەکی کیمیاییان لەسەر دابڕێژێ، جارێ پێش هەموو کارێکی بیردۆزی فلۆجستۆنی پووچاندەوە و وتی، کرداری سووتاندن پەیدا دەبێ لە یەکگرتنی ماددەی سووتاو لەگەڵ ئۆکسجیندا. لە دواییشدا دەریبڕی کە ئاو تخم نییە، بەڵکوو ئاوێتەیەکی کیمیاییە لە ئۆکسجین و هایدرۆجین. هەروەها هەوایش پێکهاتووە لە چەندین گازی وەک ئۆکسجین و نایترۆجین و دایۆکسیدی کاربۆن. بەڵێ، لەم ڕۆژانەدا ئەم هەموو بیروڕایانە ڕوون و ئاشکران، بەڵام بەر لە هاتنی لاڤوازیێ و تەنانەت لە سەردەمی خۆیشیدا نەدەزانران، هەتا وەکو زۆر لە کیمیازانە ناسراوەکان ئەم بیردۆزانەی لاڤوازییان لا پەسەند نەبوو. بەڵام پەڕاوە بەرنامەییەکەی کە بۆ خوێندنگاکانی دانابوو بە ناوی توخمەکانی کیمیا، بە شێوازێکی وا ڕێک و زانستانە هۆنی بویەوە، وای لە لاوە کیمیازانەکان کرد کە بە زوویی بڕوای پێ بکەن. پاش ئەوەی کە ڕوونی کردەوە هەوا و ئاو توخم نین، هەر لە پەڕاوەکەیدا لیستەیەکی دانا بۆ ئەو ماددانەی کە لای خۆی توخمن. هەرچەندە ئەم لیستەیەی چەند هەڵەیەکی تێدا بوو، بەڵام دەبێ بزانین کە خشتەی خولی نوێی توخمە کیمیاییەکان لەسەر خشتەکەی لاڤوازیێ دانرا و فراوانتر کرا. لاڤوازیێی مەزن یەکەم کەسێک بوو پەی بە یاسای ماددەپارێزی برد لە کارلێکە کیمیاییەکاندا. واتە لە کارلێککردنی کیمیاییدا دەشێت ئەو توخمانە لە ماددەیەکدا خۆیان ڕێکبخەنەوە، لەگەڵ ئەوەیشدا کە دەیزانی ماددە هەرگیز هیچی لێنایەت و ون نابێت. لە کاتی شۆڕشی فەڕەنساییدا لە هەشتی ئایاری هەزار و حەوت سەد و نەوەد و چوار ی زایینیدا لەگەڵ بیست و حەوت کەسدا بە یەک ڕۆژ فەرمانی کوشتنیان دەرچوو بە سەربڕین. بەڵام لە دواییدا لێی خۆش بوون و لە دادگا بەزەییان پێدا هاتەوە. هەرچەندە دادوەر دەیوت ڕژێمی کۆماری هیچ پێویستی بە بلیمەتان نییە، بەڵام یەکێ لەو هاوڕێیانەی لاڤوازیێ کە بیرکارزانێکی مەزن بوو بە ناوی لاگرانج وتی، سەربڕینی تەنها چاوتروکاندنێک دەخایەنێ، لەگەڵ ئەوەیشدا